دەڵێ هەندێک لە ملحیدەکان دەڵێن لە ناو ئیسلامدا سوزدەبردن بۆ غەیری خوا شیرکە چ بۆ عیبادت بێ یان چ بۆ ڕێزلێنان کەچی لە ناو قورآانی ئێوەدا فەرمان هاتووە کە بۆ سوزدەبردن بۆ ئادەم بووە سوزدەبردن بۆ ئادەم بووە ئێمە دەڵێن خی پەرۆردگار ئەو پێمان دەفەرمێت چ شتێک تەوحیدە و چ شتێک شیرکە چ شتێک ئیمانە و چ شتێک کوفرە وإذ قلنا للملائكة اسجدوا لآدم پەروەردگار خۆی فەرمانی کردووە سوزدە ببن بۆ ئادەم ئەگەر خۆی فەرمانکە ئەی فریشتەکان سوزدە بۆ ئادەم ببن ئەو کاتە نابێ بە کوفر نابێ بە شرک ئەگەر کەسێک بچێ ئەوە بکە بەبێ ئەمری خی پەروەردگار بەڵێ کوفرە ئەگەر کەسێ ئەوە بکە بەبێ ئەمری خوا ئەوە دەڵین مخالفەی ئەمری خی گەورەی کردووە سەد لە سەد و کوفرە ئەمما لەو کاتەدا ئەوان چوون ئەمری خی پەروەردگاریان جێبەجێ کردووە ئەمری خی گەوریان جێبەجێ کردووە ئەمە لەلایەک تێگەیشتی کەواتە ئەوە هەموو حجەیە لەسەر تۆ کەواتە سەد لە سەد باوەڕت بەوە هەیە کە قورآن هەیە و کە خوای پەروەردگار هەیە و کە ئادەم ئەمری پێکراوە مەلایکەت سوزدە بۆ ئادەم بات و کەواتە خۆت خۆت بە درۆ دەینیتەوە لەلایەکەوە دەڵی باوەڕم نییە و خوای چی و قورآانی چی و چی چی لای چێوەدەی احتیجاج بە چی دەکەی چ دەکەیتە بەڵگە قورآن دەکەیتە بەڵگە کە تۆ دەڵی من باوەڕم بە قورآن نییە ئەوە خۆی خۆی بە درۆ دێنێتەوە دەڵێ تۆ باسی گەورەی و شارەزایی ابن حەجەری ئەسقەلانیت کرد بۆچی زۆربەی زۆربەی بەڵگەی سۆفیەکان هی ئەم زانایە بەڵام ئێوە قوبوڵتان نییە ئەمە کە دەڵێن زانایەکی بەڕێزە مانایەوە نیە مەعسوومە مانای ئەوە نییە کە دەڵێن ابن حەجەری ئەسقلانی پیاوی عالمێکی بەڕێزە ینی مەعسوومە هەرچی بیڵێت یعنی وەکو قورآن و حەدیث وایە ابن حەجەر بێت ابن تەیمیە بێت هەر عالمێکی تر بێت بەبێ ئیسیتنا بەبێ جیاوازی هەر عالمێک بێت قسە بکە قسەکەی پێویستی بە بەڵگەیە نەک قسەکەی خۆی بەڵگە بێت قسەی هیچ عالمێک بەڵگە نییە كلام العالم ليس بحجة بل يحتاج إلى حجة قسەی عالم حجە نییە پێویستی بە حجە هەیە كلام العالم يستدل له ولا يستدل به قسەی عالم دلیلی دەوێت نەک خۆی دلیل بێت بۆیە ئیبن حەجەر یا غیری ئیبن حەجەر لە عولەما ڕێزمان هەیە بۆیان بەڵام کە غەڵەتیان کرد فتوایەکیان غەڵەت بوو یا ڕایەکیان غەڵەت بوو دەڵێن غەڵەتە مانای ئەوە نییە کە وتمان بەڕێزن یعنی هەر فتوایەک غەڵەتیش بێت ئێمە دەبێ قبوڵی کەین فرق چیە لە بینی فرض واجبدا ڕێی ڕاجح وەیە کە هیچ فەرقێک لە بینی فرض واجبدا نییە والحمد لله وصلى الله وسلم على رسول الله بارك الله